هەرکەس شریتی ژیانی خۆی بۆ لێ درێتەوە و فیلمی خۆی بکە سەیری بکە تەواوی ژی زەبت کراوە بە تەواوی بیر و عقیدە و قسە و کردەوەیەوە هەرچێکە بوویەتی لە زمانێکا کە جا هەر کەسێ بەقەڵ تۆزێک کاری چاکە بکە ئەیبینێتەوە و هەر کەسێک بەقەڵ تۆزێک کاری کاری بینێتەوە هەر کەسێ بیکا نەکرد بێتی آخر ئەگەر ئینسانێک لە کاتی نەزانی و نەزانکاریە گوناهێک توش بوو بێ بەڵام زوو تەوبەی کردبێ و گەڕابێتەوە ئەوە خەتی بەسەرا کێشراوە و ئەوەی تر نیشانی نادرێتەوە سەرکوت ناکرێ بەوەی کە ئەوەت کرد و ئەوەت کرد چون تەوبەی کردووە و تەواو بووە لێ قبول کراوە نە ئەوەی کە هەرکەس شتێکی کردبێ نیشانی ئەدرێتەوە و ئەی بینێتەوە لە هەرکەس شتێ بکە یانێ هەرکەس کردێتی بە بەرنامە بۆ خۆی کردێتی بە کار و پیشەی خۆی کە کاری خێر بکە نە لە دەستی دەرچێ ئاخر و کاتی وایش هەیە کە کافرێک نامسلمانێک کارێ خێرەکە بەڵام لە دەستی دەرەچێ وەک چۆن کاتی وا هەیە کە ئینسانێ وا خوێنەوار نییە کەسێ کۆمەکی دوو خەت سێ خەت لە کتێبێ خوێنێتەوە ئەمما لە دەستی دەرچووە ئەوەی خوێندوەتەوە بۆی هەڵکەوتووە ئەگەرنا خوێنەوار نییە ئەو نامسلمانە کە کاری خێرێکی کردو لە دەستی دەرچووە کردویەتی و تەواو بووە بەڵام نەبووە بە کار و پیشە و بەرنامە بووی ئەوەی وا بەرنمەیەتی کە شەڕەکەیە ئا ئەوەیە کە ئەیبینێتەوە هەروە ئینسانی مؤمنیش ئینسانی بە باوەڕیش ئەگەر کارێکی خراپ بکا لە دەستی دەرەچێ چون دڵی دامەرزاوە و ئیمانی دامەرزاوە بڕیاری لەسەر ئەوەیە کە لە ڕێی خواوە بڕوە ئەگەر کارێکی خراپی کرد لە دەستی دەرچووە بۆیە زوو تەوبەی لێ ئەکاوە گەڕێتەوە و نابێ بە بەرنامە بۆی و نابێ بە کار و پیشە بۆی کەوابوو کارە خراپەکەی خەتیەکێشێ و نابینێتەوە ئەوانەی وابوون بە بەرنامە بۆی ئا ئەوانە کەیان بێت و دیارە کە هەر کەس هەر شێک ئەبینێتەوە جەزا و پاداش جابا لێرە شتێک ڕۆشن بکەینەوە کە زۆر مهمە و ئەبێ زۆر تەوەجوی پێ بکرێ و دقەتی تیا بکرێ ئەویش ئەوەیەکە ئیمان کاتێ ئیمانە و لای خۆی متعاال ئەرزشی هەیە و قیمەتی هەیە کە دامەرزادێت جێگیر بوو بێ لە دڵا ئەگەر ئینسان لە کاتێک لە ڕۆژێک لە ڕۆژانە ئیمانی بوو بە ئاخرەت یا ئیمانی بوو بەخوا بۆ چەند سعاتێک ئەوە لە دڵیا بوو بڕێ کاری باشی ئەنجامدا بەڵام دوای یا ئیمانەکە لە دڵی دەرچوو هەم بینێکی تر هات و هەم لە دڵی دەرچوو ئەوە نابێتە ئیمان وە بە هیچ بۆی حسێب ناکرێت کاتێک بە ئیمان بۆ حسێ بکرێت کە سابت بوو بێ لە دنیا جێگیر بوو بێ جا بۆ ئەوە مثالێک وێنەیەک بێنینەوە کە باش خۆشن بێتەوە مناڵێ هەڕواتە مەدرسە ئەوەڵ ڕۆژ لە مەدرسە فەرزەکەین ئەلفوبێ پێڵێن ئەلف بێ تێ سێ ئەوانەی پێڵێن و ئەویش فێریان ئەبێ بەڵام ئەگەر چەند جارێک هەر لەو کاتا تەکراری نەکەنەوە بۆی پێ نەڵێنەوە لە بیرێچێت دوایش کە گەڕاوە بۆ ماڵ ئەگەر لە لەو شەوا و لە ڕۆژی دواییە تا ئەگەڕێتەوە چەند جارێکی تر نەیخوێنێتەوە لە بیرێچێت هەروە ڕۆژی دوایش ئەبێ هەم دەوری بکاتەوە و دوای ئەوەیشە هەرچەند ڕۆژجارێ ئەبێ هەم دەوری بکاتەوە لە سەرتاوە دوو ڕۆژ جارێ دوای سێ ڕۆژ جارێ دوای بینێ چوار ڕۆژ جارێ دوای بینێ هەفتەیە جارێ دوای بینێ مانگێ جارێ ئەگەر دەوری نەکاتەوە لەبیرێکێت بەڵام دوای بینێک وای لێت کە ئاوا لە دڵیا جێگیرەبێ کە هەرگیز لەبیری ناچێتەوە وەک ئێمە ئێستا ئەربێزانین ئەگەر لە توپەتیشمان کەن ئەربێمان لەبێ ناچێتەوە لە کاتێکا کە ئاوای لێ هات ئیتر هەر لە بیری نەچێتەوە ئەو وەختە ئەڵێن ئەمە ئەلف بێزانێن ئەگەر نا ئەو ڕۆژانی ئەوڵەکە جێگیر نەبووە لە دڵیا و ڕەنە لە بیری بچێتەوە ئەوە پێ ناوێژێک کە ئەمە ئەلف بێزانێن مثالێکی تریش بێنینەوە بۆ ئەمە باش ڕۆشن بێتەوە کەسێ ئەچێ لای خەیاتێ شاگردیەکە لە دوای بینێ ئاوای لێت کە لە ژێر چاودێری خەیاتەکە ئەتوانێ بازش دوورێ بەڵام نە ئاواکە هەر لە بیری نچێتەوە تا ئەو بەڕاسەریەوە بێ یا لە چەند سعاتێکە لە بیری ئایا ئەتوانێت شتێ بدورێ ئەمما ئەگەر سێ چوار ڕۆژ بینی کەوت و خەریکی خەیاتی نەبوو لەو بینە لە بیری چوەتەوت نازانێت جارێکی تر ئەو لباسم دوورێت ئاوە پێ ناێژێ خەیات بە کەسێک کە وێژێ خەیات کە وا فێربووبێت کە ئیتر لەبیری نەچێتەوە ئەگەر دە ساڵیش خەیاتینەکە دوایی هەر وەخت گەرەکی بوو خەیاتی بکە بزانێ و بتوانێت ئاوە پێوێژێ خەیات هەرواکە لە لای تریشەوە ئەگەر ئینسانێک کە خوێنەوار نییە هەرواکەوتمان داینەی کتێبێکی پێ بخوێنیتەوە ناوێش دەخوێنەوە لەو کاتا کە پێی ئەڵێ ئەی خوێنێتەوە بەڵام خۆ دوای ئەوە ئەگەر لێ داوا بکەی تەکراری بکاتەوە ناتوانێت دەوە پێ ناوێش دەخوێنەوە ئەگەر یەک کتێبیش خوێنێتەوە لە کاتێکە ئەوێش لێ بەو شخصە خەیات بەوەکەی تر خوێنەوار کە خەیاتی و خوێنەواری لە دڵیانە وا جێگیر بوو بێ کە نەکرێ لە بیریان بچێتەوە هەروایش ئیمان ئیمان ئەوەیە کەوا جێگیر بوو بێ وا سابت بوو بێ لە دڵا کە ئەگەر لە توپەتیش بکرێ بە یەکا ئەو شخصە ئەو ئیمانە لە دڵی دەرنەچێت جا ئەگەر وای لێهات ئەگەر ئینسان ئاوای لێهات کە ئیمان لە دڵ یا ئاواجێگیر بوو ئیتر یا کاری خراپ هەرناکە یا ئەگەر کردی چون ئیمان لە دڵیایە دوای سعاتێک دوای چەند سعاتێک پەشیمانە بێتەوە و تۆبە کاو دەسە کێشێ هەروەخوان تاالە فەرمێ یەتوبوون من قریب زوو ناون زۆری تەبچێ تۆبە کەن و ئەگەڕێنە ئەو کتێبە سەریەکە یا چوزانی چی بە تۆی نیشان داوە چی تۆی فێر کردووە و وای لێ کردووی کە بزانی کە چییە ئا ئەوەی وا ئە کتێبە سەریەکە هیچێک نەبوو وەما ئەدرا کەمەل قارعە چ شتێک وای لێ کردووی کە بزانەوە چی تا ئێستا لە هیچ لایەکەوە ئەو ئاگاداریەوە نهاتەوە ڕۆژێکە مردن وەک پەپولەی پشگێنراوە بن پەپولە وەختێ بڕێکیان نیشتنەوە بەسەر درەختێکەوە بەسەر دارێکەوە کەسێ بڕوا ڕایان پەڕێنێ چۆن ئەچن بە ناو یەکا و ئەپشگێن و بەم لاو بەولا یێن و ئەڕۆن وەختێک کە فەرمان لە طرفی خۆی متعاالەوە سادر ئەبێ بۆ ئەوەی کە ئەم عاالەمە تێکچێ ئەم زەویە ئاوا لێ ئەدرێ ئاوا زربەتی ئەخوا کە ئینسانەکان ئەپژدێن و ئەم برکە بەسێ لەم لا بۆ ئەولا ئەو لەولا بۆ ئەم لا ئەچن بەناو یەکە هەروە بە حەواوە هەروەک ئەو پەپولانە چۆن ئەڕۆن بەناو یەکە و ئەو کێوانە کە ئاوەها سفت و محکەم دا چقێنراون با ئەو زەویانە محکەم کردووە ئەو کێوە گەورە گەورە محکەمانە لەو ڕۆژە وەک خوریەک وەک پەشمێک کە ڕەنگین بێ و تێکەڵا بێ ئاوایان چون چونکە کەژوکێوەکان ڕەنگیان جۆر جۆرە سووریان هەیە هەیانە خاکەکەی سوورە هەیانە ڕەش هەیان سوە ئەو ڕۆژە تێکڕا بن بە یەکەوە وەک خوریە کە ڕەنگ ڕەنگا و ڕەنگ بێت و تێکڕا بێت ئاواشی ئەبێتەوە بە یەکە ئەو کەژوکێوە ئەو ڕووداوەیە ئاواکە ئەوەنە پەسەندیدەیە و ئەوەنە باشە کە خۆیشی لە خۆی ڕازیە وەک چۆن کەسێک ببێ بە خزمەتکاری کەسێک ئەگەر ئاغاکەی لێ ڕازی بوو خۆیشی لە خۆی ڕازیە خۆیشی دڵی بەخۆی خۆشەکە بەس نەبوو ئاوا بووم کە ئاغاکەم لێم ڕازیە وەک چۆن مەسەڵەن ژنێک ئەگەر شوەکەی لێ ڕازی بوو خۆیشی دڵ بە خۆی خۆشەکە زۆر پێی خۆشە خۆشی لە خۆی ڕازیە بێ کە شوەکەی لێ ڕازیە ئا ئەو ژیانە ئاوایە کە خۆشی لە خۆی ڕازیە بێ لەبەر ئەوەی کە هیچ کەم و کوڕیەکی تیانە نە خەفەتی تایە و نەترس چونکە هەر ئاواتێکی بێ ئینسان پێگا و هەرچێکیش کە دەستی ئەکەوێت لە دەستی دەرناچێت نەخەفەتی هەیە هەموو ئاواتەکان یانەجێ یانەجێ وەنا ترسیشی هەیە چون هیچێک لەوانی کە پێدراوە لە دەستی دەرناچێت ئەما چێن ئەوانەی کە کردەوەکانیان سەمینن لە میزان و ترازوی خوارد ئەوانەی وە ئیمانەکەیان جێگیر بوو بێ ئەوان کە لە پێشا ڕۆشنمان کردەوە بەڵام لەبەر ئەوەی کە کردەوەکانیان بە ئیمانی دامەرزاوەوە نەبووە دارای ئیمانی دامەرزاو نەبوون تعاالە فەرمی ئەڕۆینە پێشەوە بۆ کردەوەکانیان ورد و هاانیانەکەین بەیەکە وەک تۆزی پێشدا ئیمانی لەگەڵ نەبووە ئاخر کردەوە خۆ زاهر و ڕواڵەتەکەی حەسێت نییە ئینسانێک هەڵسێتەوە هەزار دانە نوێش بکە لەبەر خوانە بێ بە ئیمانەوە نەبێ دەرنی ئاخوا هەرکردەوەی ئەبێ کەسێک کە کردەوەکانی ئەو کردەوانەی واوەزنیان ئەکرێ ئەکێش بێن سوک بوون لە میزانی خوا کردەوەی قورسی نەبوو ئەوە دایکی شتێکی داکەوتووە و شتێکەکەوە وا لە خواری خوارەوە ئەو دایکەی وا ئەیگرێتە باوەش و هەڵی ئەگرێ چاڵێکی قوڵی قوڵ و جێگایەکی داکەوتوو لە خوارەوە ئەوەی کە کردەوەکانی سوکن ئەوەیەوە ئەگەر کردەوەیەکی باشی بێ بە ئیمانەوە نیە بە ئیمانێکی دامەرزاوە وما أدراك ما هي جا چ شتێک تۆی ئاوا لێ کردوە کە بزانی هەی بەری بەوەی کە ئا ئەو هاویە ئەو قوڵاییە و ئەو شتە داکەوتووە و لە خوارەوە چییە ناڕم حامیە کاتێک کە ئاسمان لەت بوو ئەو ئاسمانە بەو هەموو محکەمیەوە دیارە کە ڕووداوەکە زۆر سەنگینە و زۆر قرسە کە ئاسمانی پێ دەکەوێت هاتنی قیامەت و کاتێک کە هەسێرەکان پشگ و بڵاو بوون لە جێگای خۆیان هەڵکردران و کاتێک کە بەحرەکان دەریاکان تێک دران بە یەکە ئەو زەویانەی کە لە بینیانان ئەوانە لەت کران بە جۆرێک کە ئاوی بەحرەکان هەموو تێکەڵا یەک بێ و کاتێک کە قەبرەکان هەڵوەشێنرانەوە بە جۆرێک کە هەرچێک کە تیانایە خراە دەرم لە ئاوەها کاتێکە لە ئاوەها زروف و وەزعەتێکە هەر کەسێک بەزانێت کە چ شتێکی لە ژیانی خۆیان ئەنجامدا و چ شتێکیشی تا وەختێک کە خۆی زینوبوو چی کرد و چی نەکرد و دوای خۆیشی چ ڕەوش و بەرنمەیەکی جێهێشت بۆ خەڵکی ترکە لەسەری بڕۆن جا ئەیزانێ هەتەنها زانین نییە ئەیزانێ بۆ ئەوەی کە جەزاتی وەر ئەگەر لە ژیانیا کاری باشی کردێ بە ئیمانی دامەرزاوە و لە شوێن خۆی ڕەوشی باشی جێهێشتێ جەزای باشی دەسەکەوێت هەروواکە ئەگەر لە ژیانیا کاری خراپی کردێت فی ای صورت ما شاء رکبک ئەی ئینسان زۆر سەرزەنش و تۆبیخی تایە تۆ ئینسانی ئەبواە ئینسانیەتی خۆتت حەبس کردایە ئەبواە ئینسانیەتی خۆت لە دەست نەدایە ئینسان بۆ ئەوە ئینسان بوو کە ڕێگای بەندەگی خوا بگرێ خۆی نەخەڵەتێنێ شتێک نەی خەڵەتێ لە ڕێی خوا لا نەدا ئەی ئیلزام وەک کەسێک کە بەناو عالمی دینە ئەمما بەعلمەکەی عمل ناکات پێژرێ عالمی دین وە چیەکەی سەرزەنشیەکرێت ئەی ئینسان ئەوە چی تۆی خەڵەتاندووە و ئاوای لێکردووی کە لە بیرت چوەتەوە کە تۆ لە بەرابری خاوەنەکە خاوەنەکەتەوە ئەو خاوەنە بەڕێزەی کە ئا ئەوانەی لەگەڵ تۆ کردووە کە بەیانیان ئەکرێت ئەوەی کە کۆس و مانع بێ بێتە سەرڕێت بەسەر ڕێت لای داوە ڕۆژێکی داناوە بۆ ئەوەی کە ئەگەر کاری باش بکەی جەزا و پاداشی باش پێداتەوە هەرواکە ئەگەر کاری خراپ بکەی جەزا و پاداشی ئەوە پێباتەوە ئەو خاوەنەی کە بەرنامەی ژیانت بۆ ئەنێرێ و بۆت ڕۆشنەکاتەوە کە ئەبێ چی بکەی و چی نەکەی و ئەو خاوەنەی کە ئەگەر ڕێگای بەندگیت گرت کۆمک ئەکاو بۆت فەراهەمەکە بۆت ڕێکەخا کە بڕۆی بە ڕێگەی بەندگیە ئەو خاوەنەی کە خەلقی کردی دروستی کردی جا ڕێک و پێکی کردی ڕێک هەروەک ئەو نەقشەی کە لای خۆی ڕژان بووی بۆت چ نەقشەیەکی ڕژان بوو بۆت کە چۆن دروستکە ئاوا ڕێک دروستی کردی و ئاوەها دروستی کردی کە هیچ لایەکت زەرری بۆ ئەو لاکەی ترت نەبێ جا ئامە ڕۆشن بکەمەوە تەوازنی بۆ ئیجاد کردی بە معناکە وای خلق نەکردی کە ڕوحت زەرەر بێنێ بەلاشە وای خلق نەکردی کە لاشەت زەرەر بێنێ بە ڕوحت وای خلق نەکردی کە چاوت وەختێک کە خەریکی سیرکردنی مەخلوقاتی خوابێ زەرێ بگەێنێ زیانێ بگەێنێ بە بە دڵە بە گوێت وای خەرق نەکردی کە گوێت وەختێک کە بیاوێ بەرنامەی خواوەرگێ زەرێ بگەێنێ بە چاوت بە دڵت وای خەلق نەکردی کە دڵت زەرێ بگەێنێ بەمان بە جۆرێ خەڵقی کردی کە هەموو ئەو شتانەی کە پێداوی هاوکار یەکن کۆمێکی یەکتر بکەن نە ئەوەی کە بازێکیان سەنگینیان بێ بەسەر بازێکی ترا و زەرەر بگەێن و بازێکی تر بازێکیان قەوی بن بازێکیان زعیف بن کە تێک بچێ بەسەر یەکا و لە جیای ئەوە کە هاوکاری یەک بن ببن بە کۆس بوو مانع لەسەر ڕێ یەکترا هەروەک ئەم زەبتە کە ئەجزای زۆری هەیە بەڵام هەر جزئێکی هەر بەشێکی بە جۆرێک دروست کراوەکە هاوکار بێ لەگەڵ ئەو جزەکانی تر ئەو بەشەکانی ترا و کەمتر نەبێ لەوەی کە لازمە و زیاتریش نەبێتەوە بۆ ئەوەی کە بتوانێ وەزیفەی خۆی ئەدا بکە و نەبێتە کۆسمانە لە ڕێی ئەوانی ترا خوای تعاال ئاوا دروست تەوازونی پێدای وای خەلق کردی کە هەرچێکی پێداوی وەزیفەی خۆی ئەنجام با و نەبێتە کۆست و مانع لە ڕێ نەبێتر و لە هەر سوورەتێکە لە هەر ڕواڵەتێکە کە خۆی ویستی لەوا تەرکیبی کردی ئاوا ڕێکی خستی گەرەکی بوو ئەم ڕواڵەت و سوورەتە ئینسانیت پێ بە وای لێکردی ئەگەر گەرەکی وایە بە جۆرێکی تریش خەلقت بکە ئاوای لەکەن هەموو شتێک لە دەست ئەوایە بە ویست و بە مەشیئەت و ئیرادەی ئەوە ئەگەر گەرەکی وایە بە شێوەیەکی تر خەلق بکەوە خەلقی دەکەن بەڵام گەرەکی بوو ئاوا خەلق بکە ئەوە خەلقی کردی دەی تۆیە کە ئاوا خاوەنێک کە ئاوای لێ کردووی چۆن ئەبێ بخەڵەتێ چۆن ئەبێ گوێڕاگری بۆ دژمنی خوا و بۆ شەیتان کە مەسئولیەتەکە لە بیر بباتەوە و لە ڕێگای بەندگیدا جا دقەتکردن ئالەمە ئەبێ بەستێ بۆ ئەوەی کە ئینسان داش لە کێوڕێی خوا بکرێت ئەو خاوەنەی کە ئاوا بەڕێز و کەریمە ئەو خاوەنەی کە ئاوا خەرقی کردووە و ئاوا و ئاوای لێ کردووە دیارەکە هەم ئەتوانێ ڕۆژێ لە ڕۆژان زینوی بکاتەوە و سوال و پرسیاری لێ بکە و هەم حتمما ئەیشیکە دەی زۆر بەجێیە کە ئینسان هەر کە ئامەی بیست ئەحساسی مەسئولیت و وەزیفە ناسین هەموو گیانی داگیر بکە و ڕێگای بەندگی بگرێت بەڵام ئایا مردم ئاوا ئینسان ئاوا کەلا بەل تکذبونە بالدین نا زۆر گمڕاهتر و خەڵەتاوتر لەوەیە ئینسان کە ئامە بەسی بێت ئێوە گوێتان لە من بیر ناکەنەوە ڕووەکاتە ئەوانەی کە غافڵ بوون و خەڵەتاون لە جیای ئەوە ئێوە ئەو باسە بە درۆ ئەژمێرن ئەڵێن درۆیە ئەوەی کە ڕۆژێک هەیە کە ئینسان لەو ڕۆژە جەزای کردەوەکانی خۆی بینێت بەڵام دڵتان تەخت بێکە جەزای ئا ئەو تەکزیبە و ئەو باوەڕ پێ نەکردە بەعزێک بڕێک مەئمور مەسئول کراون بەسەرتانەوە حازرن هەمیشە بڕێک مەئمور کە باش مەئموریەتی خۆیان ئەنجام ئەدەن باش حەزستانەکەن و نگەهداریتانەکەن و چاودێریتانەکەن لە چاودێریکردنا زۆر باش مەسئولیەتی خۆیان ئەداکەن و هەرچێ کە ئەبینن لەو چاودێری کردنا ئەی نووسن و سەبتی ئەەکەن و هەرچێکیش کە ئێوە ئەیکەن پێزانن هەرچێک کە یەکەن پێزانن هەرچێک کە پێزانن ئەی نووسن و بە باشترین شێوەیش ئەی نووسن و سەبتیەکەن جا دوایی ئێمەش لەسەر ئا ئەو ئەساسە بە پێ ئەوە پاداش و جەزاتانە ئەوانە لە نعمەت و خۆشببختیەکان کە وەسف و سەنای هەر ناکرێت مەگەر لەو وەختا ئینسان لێ حاڵی لێ بچێت و ئەوانش کە فاجرن ئەوانەوە لە دایرە و لە حدودی بەندەگی دەرچوون وەک ئەوەی کە بەندەگی حەسارێکە کە تێکیان داوە کەلگەیەکیان تیا ئیجاد کردووە کە لەو کەلگەوە دەرچوون چوونەتە دەرو ئەوانەی وا لە حدود و دایرەی بەندەگی دەرچوون لە ڕێی خوا دەرچوون و چوونەتە دەرو ئەوانش لە ئاگرێکی سەخت هەڵگیرسێنراوان کە هەر وەسفی ناکرێن مەگەر لەو ڕۆژە بزانن کە چییە کە لە ڕۆژی جەزا و سزادانەوە تووشی ئەبن و ئەکەونە ناوی و ئیتر هەرگیز لێ جیانابنەوە و لێ غایب نابن بۆ هەمیشە تیایان جا و فکر نەکەن کە کاری دادگای خوا و زندانی خوایش وەک کاری دادگای جا چی تۆی ئاوا لێ کردووە کە ئەوە بزانی پەی بەری بەوەی کە ئەمر یومئذ لله ئەمر و فەرمان لەو ڕۆژە بۆ خوایە ئەمری خوایش لەسەر ئەوە بوو کە ئەوەی وا چاکەکارە لە ئەبێ ئەم عالەمە بروخێنرێ بەسەر یەکە کە عالەمێکی تر خۆش و زروفێکی تر بێتە ڕوو کە ئەم عالەمەی بۆ ئەو دروست کرۆ کە ئینسان تایە ئازمایش بکرێ تاقی بکرێتەوە امتحانی بکرێت ئەبێ عالەمێکی تر دروستکە بۆەوەی کە ئینسان جەزای کردەوە کردەوەکانی تیا ببینێتەوە کە ئەو جۆرێکی ترەبێ غێریان جا ئالم بارەوە ئاەی زۆر هەن لە قورآە هەرکام گۆشەیەک لەوە بەیانەکە ئەوەی کە ئاسمان لە توپەتەبێ و ئەڕوخێ بەیەکە زەوی وای لێت کەژ و کێوەکان وایان نەوێت لێت هەسێرەکان ئەکوژێنەوە ئەڕژێن بەسەریەکە مانگ و ڕۆژ ئەکوژێنەوە ئەدرێن لە یەک و شتی تری زۆر کە کورتەی ئەوانە ئەوەیە کە پێنج مەرحەلە هەیە تا دواهاتنی ڕۆژی قیامەت و جێگیربوونی ئەهلی بەهشت لە بەهشتا و جێگیربوونی ئەهلی جەهنم لە جەهنم هەر وەک چۆن لە ناو ئەرتەشەکان و نزانیەکانی دنیا باوەکە لەبەر ئەوەی کە ئەیانەوێت فەرمانێک کە ئەیدەن بە سەربازەکان زوو بیگەیەنن پێیان و سەربازەکان هەمووی بە یەک جار فەرمانەکە ببن بەڕێوە و بتاعات بکەن لە جیای ئەوەی کە یەکە یەکە بەو سەربازانە بڵێن ئاوا بکەن ئاوا بکەن ئاوا بکەن بخەون بم بڵێن بخەوە بە بڵێن خەوە بە بڵێن خەوە یا بۆ بڵێن هەوسە بەوی تر هەوسە بەوی تر هەوسە یا بە ئەم بڵێن وەرە بۆ سەر بۆ ئەوەکە تیژ وەرە بۆ ئەوەکە تیژ وەرە بۆ مەدانی مەشق و ئەدای تەکلیف وەزیفە بڕیاریان داوە کە سێ جار شەی پور لێدەن جارێکیان شەو کاتێک کە ئەیانەوێت سەربازەکان هەموو بخەون یەک جار شەی پور لێدەن کە هەر بە بیستنی شەی پورەکە هەموو ئەبێت یەک جار شەی پور لێ ئەدرێ فەرمان یەک جار سادر ئەکرێ و هەموو ئەبێت هەر بە وەک فەرمانەکەی بیست کە لە ئێرانە پێ ئەڵێن شەی پوری بخاو شەیپورەکە لێ ئەدرێ ئەبێ هەمووی بخەوێت بەیانیش بۆ ئەوەی کانسن هەروە شەیپورێکی تر لێ ئەدرێ کە لێرە پێڵەن بیدار باش بۆ ئەوەی کە هەمووی بە خەبەر بێ هاست دوای ئەوە کاوسان و خۆیان ئامادە کرد شەیپوری سێهەم لێ ئەدرێ شەیپوری بەسەف کە هەمووی ئەبێت چێت لە مەدانی تکلیف و ئەنجامی وەزیفا حاضر بێت هەروا کە لە ناو ئەم ئەرتەش و نزانیانەی دنیا باوە خوان تعال بڕیاری داوە کە سێدانی شەیپور لێ بدرێت شەیپوری ئەوەڵ کاتێکە کە عمری ئینسان لە سەرگەریا دواییە دەورانی تاقیکردنەوە و ئازمایش و تەکلیف تەواو ئەبێ و ئیتر قەرار نیە ئینسان بمێنێتەوە لەسەر زەوی شەیپورێک لێ ئەدرێ فەرمانێک سادر ئەکرێ کە هەموو شتێکی پێ ئەگۆڕێ ئاسمان زەوی پێ تێکەچێت کەژوچەوی پێ تێکەچێت سێرە و مامڕۆی پێ تێکەچێت ئینسانی پێ ئەمرێ جاندارەکانی هەمووی ئەگۆڕێ و تێکەچێت ئەلبەتە لە سەرەتاوە ئینسان ئەمێنێ بازێ لەو شتانە ئەبینێ وەختێک کە شەیپورەکە لێ ئەدرێ زەوی کان ئەخوا و ئەکەوێتە لەرزە و کێوەکان لە جێ خۆیان هەڵەکەنرێن ئەبن بە تۆز و ئەپشدێن لە وەختا ئینسان چەند لەحزەیەک چەند دقیقەیەک ئەمێنێکە ئەوانە ئەبینێ بۆیە ئەو پرسیارە ئەکا ئاوا کە خوێندمانەوە وەقال الانسان ما لها سەرسام و سەرگەردان ئەمێنێ ئەڵێ ئەمە چێت ئەتەوی چێتی بۆ ئاوای لێ هاتووە ئەوە شەیپوری ئەوە کە هەمووی خەوی لێ ئەکەوێ ئەمرێ ئاسمانەکان دەتوپەتە بن بۆیە ئاسمان دەتوپەتە بێ بۆیەکە و لەبەر ئەوەی کە زۆر بە سەختی لێ ئەدرێ و زەر باخوا خوا فەرمێ وەک ڕۆنێک چۆن لێتە قوڵ ئاوای لێ ئاسمان و سوورە بێتەوە وەک گوڵباخ و بۆ کەژوکێوەکەیش کە بەیانی کە وەک خوریەک وەک پەشمێن کەڕان ناوڕەنگێ ئاوای لێ و زەوی کە عالەمی تر ئامادە ئەبێت و سروف ئامادە ئەبێ وەزعەت ئامادە ئەبێ بۆ ئەوەی ئینسان زیرو بکرێتەوە کە محاکمەی بکرێت فەرمان ئەدا شەیپوری دووهم لێ ئەدرێت کە هەر شەیپور لێدرا هەموو ئینسانەکان هەموو بەندەکانی خوا زیرو ئەبنەوە و لە جێگاکان لە قەبرەکانیان هەڵستن دەرێت جا تۆزێک ماوەیان پێدرێ ئەوانەی کە مؤمنن هەکە بە خەبەر هاتن زیینبوونەوە ئازان چ خەبەر وەک ڕۆن و قرار لەسەر چیە ئەمما ئەوانەی کە نامسلمان بوون و گویان نەداوە بەو ڕۆژە دەست لەکەن بە بەیانی ترس و لەرزیان و بە دەبڕینی غەم و حەسرەتیان و ئامە چی بوو دیتە چون زین و کراینەوە دوای مردن و هەم دووبارە چوینەوە سەر ژیان و دیتە چون بۆ بەڕۆبوون لەگەڵ ئەم خەتەرا و چیمان لێهات و چیمان کرد بە خۆمان تۆزێک ماوەیان ئەدرێت کە ئەم قسانە بکەن دوایی فەرمانی سێهەم سادرەکرێت یان با هەر ئاوا بڵێن بڕوایان نەبێت تاوەختی پێش لەگە چاوروانی چیەکەن ئەبێ منتەزری چی بن چی لەسەر ڕێیان تەنها یەک شریخەیە کە داگیریان ئەکا و ئەنیشێتە ملیان لە حاڵێکا کە خەرێکی کەشمەکەش و جەم و داوا و شەڕ و شۆڕن لەسەر دنیا و لەسەر مەتاعی دنیا دەرگیر بوون ئەم لەگەڵ ئەو ئەو لەگەڵ ئەمە ئالە و حاڵات داگیریانەکە بە جۆرێک داگیریانەکە کە فلا يستطيعون توصية ولا إلى أهل یان نە ئەتوانن وەسیەتێ بکەن سفارشێ بکەن ئەخی کێ بکێ سفارش بە هەمووی داگیر کراوە هەمووی توش هاتووە ئەوانە کە کەسێک گرفتار بوو بێ کەسێکی تر گرفتار نەبێت کە ئەم وەسیەتێ بکە بەلای ئەوەکە لەگەڵ ماڵ و ناڵەکەم ئاوا بکرێت ناتوانن وەسیەتێ بکەن وەنا ئەتوان بگەڕێنەوە بۆ لای خانەوادەکان ئەوە شەیبوریەوە ئەگەر چی ئینسانی نامسلمان کافر لە قەبرا لە بینی مردن تا قیامەتە عذابی هەیە بەڵام ئەو خەتەرەی وا لە کاتی زیینبوونەوە تەماشای ئەکەوێتە بەرچاوی و ئەزانێت کە لەسەر رێ ئەوەنە گەورەیە کە ئەمەکەی تر بە خەوی شیری نەزانێت کێ لەو خەوە خۆشە ڕایپەرانی و زۆری پێ ناچێتە خۆیان بیر دەکەنەوە و لە خەوێ وەک زەرێ دەڵێن هذا ما وعدنا الرحمن وصدق المرسلون ئەمە ئەوەیە کە خوای ڕەحمان وعدەی دا خوایەکە هەموو ذاتی ڕەحمەتە وعدەی دا کە چون هەموو ذاتی ڕەحمەتە و هەموو شتێکی ئامادە کردو بۆ ئینسان ئەبێ ڕۆژێ بێ کە لێی پرسێتەوە چی کردو چی یان ئەوێژێ جا ئیمڕۆ هیچ کەس کەمترین زەومی پێ ناکرێت کەمترین ستەمی پێ ناکرێت یانە هەر کەس چنێ کردەوەی باشی هەیە کردەوەیەک وا لەگەڵ ئیمانی دامەرزاو بێ ڕێک بەقاوە پاداش و دەزایەتێت یەک زەڕە لە پاداشی کەم ناکرێتەوە هەروە هیچ کامیشتان بێجگە ئەوەی کە خۆی ئەنجامی داوە پاداشی پێ نادرێت خۆی چی کردوە هەر پاداشی ئەوە کەمتری پێ نادرێ زیاتریشی پێ نادرێت هەر کەس پاداشی کرداری زانکەچێ و هەروە هەرچێ کە داوای بکەن بۆیان هەرچێ کە داوای بکەن بۆ خۆیان چی داواکە سلام قولا من رب الرحیم و سەلامیشان ئەکرێ و سەلامەتیان پێ ئەدرێ ڕزگار ئەکرێن ئەوەیش بڕیارێکە و قەولێکە لە تەرەفی خاوەنێکەوە کە بە بەدەنیە و ڕحمەتی هەرواکە ئەو هەموو شتە خۆشەیان هەیە هەروایش سالم و ڕزگارن لە هەر شتێک کە ناخۆش ئەوە ئەوە جا لە کاتێکا کە کاری محکەمە و دادگا تەواو بووە و قرارە هەرکان بۆ جێ و شوێنی خۆیان بڕۆن و ئەهلی بەهشت ئەخرێنە ڕێ بەرەو بەهشت کافرەکان ئەکەونە شوێنیان کە لە شوێنیانە بڕۆن ئەفەرمێ وامتازل یوم ئەیها المجرمون ئێوە ئەی مجرمەکان ئەی ئەوانەی وا لە ژیانتانە بەرچاکتان هەڵکرد بوو هەر سەمەری گوناه و گوناهکاریتانە چی ئەی ئەوانەی وا کارتان هەر ئەوە بوو کە نافەرمانی بکەن و لە ڕێگای بەندگی خوا دەرچن جیابنەوە دەی فەرمی یا بەنی ئادەم زۆر سەردەمیشی تایە ئەی خاتەوە بیریان آخر مەگەر ئێوە کوڕی ئەو ئادەمە نین کە شەیتان ئەو بەڵایی بەسەریا هێنا دەی بۆ پندتان وەرنەگرت بۆ بێتان نەکردەوە کە شەیتانێ وای کرد لە باوکتان بۆ ئێوەیش خێر ناوێ بۆ کەوتنشێت إنه لكم عدو مبين بەڕاستی ئەو بۆ ئێوە دژمنێکی زۆر زۆر ئاشکرایە وأن اعبدوني مەگەر پەیمانم لەگەڵ نەبستم کە بەندگی بۆ من بکەن لە ژیانا من چ فەرمانێ ئەدەم بەوە لەوە ئتاعات بکەن و من چ ڕێگایەکم بۆ داناون بەو ڕێگا بڕۆن هذا صراط مستقيم چەند گەل و جەماعەتی زۆر لە ئێوەی گومڕاه کرد زۆری لێ گومڕاکردن و سەری لێ شێوانن دێ بۆ بێتان نەکردەوە کە ئەو شەیتانەوە ئەو هەموو جەماعەت و گرۆه و دەستانەی گومڕاه کردووە ئێوەش هەر گومڕاه کە ئەگەر بە قسەی بکەن بۆ تجربەتان وەرنەگرت کە ئێوە شوێنی نەکەن ئەوە ئاوەها نەبوون کە بیر ئالەمانە بکەنەوە و عقل بخەنە کار و پێ فکرێن کە شەیتانێک وا ئاوا دژمنی باوکتان بوو و ئاوای کرد لەگەڵ چین و دەسە پێشوەکان بۆ ئێوەش خێت ناوێەوە بۆ خۆشببختی و بەختیاری ڕێنماییتان ناکەن اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون امرو مورنين بسر دنيانا وما قسەەکەن شەناکە بازی نەکەن بۆ ئەوە کە قسەی زیاوە نەکەن جێ قسەی زیاوە کردن مۆرەنین بەسەر دەمیانە وە دەستەکانیان لەگەڵمان خەبەر ئەدەن کە چی کراوە جی نەکراوە و کێکانیان قاچەکانیان شایەت لێدەن هەبن بە شاید لەسەر خۆیان ئەوەیان کردەوە ئەوە سێ مەرحەلە لەو پێنج مەرحەلە شەیپوری ئەوە کە هەموو عالم تێکەچێ بەسەر یەکاو هەموو ئەمرن و شەیپوری دووهەم کە هەمووی زینوا دێتەوە و شەیپوری سێهەم کە هەمووی ئەحکارەکرێ لە دادگایخوا و ئەمەش مەرحەلەی چوارم بوو کە محاکەمەکردن بوو کە هەر کەس بە پێی کردەوە و عملی خۆی محاکەمەی ئەکرێ و جێزا و پاداشی بۆ دیاری ئەکرێ و مەرحەلەی پێنجم ئەوەیە کە ئەدرێنە بەر و ئەکەونەێ بەهشت چی تایە و جەهنم چی تایە لە قورآە زۆرە هەرواکەوتمان ڕەنە لاپەڕی نەبێت کە تیانە بێ و لەمە پێشیش بازێک لەوانەمان بەیان کردووە لەبەر ئەوە زۆر لەسەر ئەوە ناچین ئەبێ شتێکی تر بەیان بکەین ئەویش ئەوەیە کە بڕێک لە مردم ئەمەیان بەلاوە غەریبە و وا وا ئەزانم کە شتێکەکان ناکرێت ڕووبا ناکرێت بێ ئەمەی ئینسان دوای مردن زیوت بێتەوە زۆرێک هەن حتا لەوانش کە ناویان مسلمانە ئەمە لە دڵیانەدا نەمەرزاوەکە ئینسان زیینوە بێتەوە دوای مردنی کێشێتە دادگای کۆڵە لە گزەشتا بوو لە وەختەکان کە قورآن لای خواوە هاتووە بۆیە قورآن پڕە لە بەیان دلیل دلیل و نیشانە بۆ ئەوەی کە ئینسان تەواو ڕەحەت بزین و ئەکرێتەوە دوای مەردی و زۆر سادەیەکە ئەمتعاان کێشەکە دادای خۆی و سوال و پرسیاری ئەو دلیل و نیشانانە لە دوو بەشە لە قورآە بەیان کراوە بەشێکیان بەیانی ئەوەکەن کە ئەمە ئیمکانی هەیە ئەکرێت خوتەعاال ئەتوانێ ئینسان زیین و بکاتەوە و ئەکرێ ئینسان زیین و بێت بەشێکیشی بەیانی ئەوەیە کە نەتەنها ئەکرێ نەتەنها خوتەعاال ئەتوانێ زیینی بکاتەوە بەڵکو ئەبێ هەرزیینیشی بکاتەوە آخر برێشت هەم ئەکرێ ببن بەڵام نابن وەک ئەوەی کە ئێستا ئەکرێ ئەم زەویە تووشی زەوی لەرزێکی زۆر قرس بێ عالم دقیقا بەڵام نابن و نەبێ هەر شتێ بکرێ ببێ حتمما بیش بێ جا لەبەر ئەوە بەیانی ئەوە کا کە ئەوە شتێکی ممکنە و ڕوو ئەدا و شتێکە کە ئەکرێ بێت و خۆیان ئەتوانێت ئینسان زیین و بکات ئەمە یەک دوای ئەوە زیاتر لەوە فەرمێ نەتەنها ئەکرێ وەکو ئەبێ هەر بیش بێ ئەبێ هەر ئینسان زیین و بێتەوە حتممە ئەبێ زیین و بێتەوە کە دا بەێدا پاداش لەو دلیل و نیشانانە کە بەیانی ئەکا بۆ بەشی ئەوەڵ بۆ ئەوەی کە ئەم تاال قدرەتی هەیە و دەتوانێت ئینسان زیین بکاتەوە بڕێکیانە ئەمانە یەک ئەوەی کە ئەوە دوو سێهەم ئەوەی کە فەرمێ مەگەر یەک جار ئێوەی خەرق نەکردو ئەو خوایە کە توانی یەک جار ئێوە خەرق بکە جاری تر نەتوان مەگە ئەم جار چی کەمە لە ئەو جارەکەی تر یا ئەو جارەکەی دوایی چی زیاترە لە بۆ توانی یە جارێ خەرق بکە جارێکی تر ناتوان هەروە کە ئەم جار توانی یە جارێکی تر یەکێ تریش لەو نیشانە و دەلیلانە ئەوەیە کە فەرمێ ئەگەر سەیری ڕابردوو بکەن گزەشتە بکەن ئەزانن کە زۆر جار خوان تەعال گەلێک و قەوم و تایفێکی لەبێن بردن لە دوای ئەوە کە گومڕا بوون و لە ڕێی بەندگی لایانداوە و پێغەمەرێکی نردووە و ڕەهبەرێکی نردووە کە ڕێیان بۆ ڕۆشن کاتەوە بەڵام گویان بە قسەکانی نەداوە و ناتونەتەوە سەر ڕێ دوای ئەوە کە بە ڕەحمەتی خۆی ئەوەی کە پێویست بووە لە هدایەت بۆی نردووە بەڵام هەر نەگەڕاونەتەوە قانی لە بینی بردوون دەی کەسێ ئەتوانێ یەک گەل یەک قەوم و تایفە یەک چین و نەسڵ بەجارێ لە بین بە هشتوانێ کەسێک کە مردن لە دەسیاوی ئەتوانێت زیش و هەروە کەسێک کە بتوانێ لێرە تۆڵە بسێنێتەوە ئەتوانێت جارێکی تریز ئینسان زین کاتەوە تۆڵە لێسێن هەروە نیشانە و دەریدێکی تریش ئەمەیە کە ئەوانەی وا ئەهلی بەندگی خوابوون و بەندەی مخلسی خوابوون ئەمتەعاال ڕزگاری کردون نەجاتی داون وەک وەختێک کە تۆفان هەڵەسێنێ پێغەمەرەکەی نوح و بەندە مؤمنەکان کە لەگەڵیا بوون بۆیان ڕێکە هاکە کەشتی دروستکردن نجاتیان وەختێک کە گەرەکیە تایفەی عاد لە بین ببا خەبەر ئەدا بە پێغەمەرەکەی خۆی هود و بە پێڕەوەکانی بە مؤمنەکان کە ئەوێ بەجێ بێڵن کە کەشتی بەڵاکەنە هەروە بۆ ما باقی پێغەمبەر هەر وەخت گەرەکی بووە ئەو خەڵکە لە بەندا ئەوەڵ ئەوانی ڕزگار کردووە و دووری کردوونەتەوە لە بەڵاتە جا بەبێنی کردوون دەی کەسێ جارێ توانی ڕێز بگرێ لە ئینسانێ باش لە بەندەیەک لە بەندەکانی خۆی جارێ پاداشێکی پێداوە و جەزایەکی پێداوە لە بەرمەکە بەندەی باش بووە جارێکی تر شێتوان دزینی بکاتەوە و هەموو پاداشەکەی پێباتەوە چون ئەو پاداشێک کە لەوێ پێداوەتۆ زۆر کەم بووە بە پێی ئەو پاداشە کە بڕیاری داوە پێباتەوە هەموو پاداشەکەی نەبووە کەوابووە لە ڕۆژێک تر بێ کە لە ڕۆژە هەموو پاداشەکەی پێباتەوە یەکێ تریش لەو دەلیلانە لەو نیشانانە ئەوەیە کە ئەفەرمێ بڕوانن سەیری ئاسمان و زەوی و هەرچێک کە تیانە بیکەن هەر مەخلوقێک کە ئەیبینن بە جفت جفت جفت دروستکرا هەر دووشت لە مقابل و بەرابەر یەکەوە دانراون ئاسمان زەوی شەو ڕۆژ خۆر مام خۆر ڕۆشنای هەیە ئەیدا بەمان مامنیەتی لەوەی گرێت خۆر بە ڕۆژایەت ئەو بەشەوایەت ئاسمان بەرزە و بینای کراوە زەوی نزمە و پەست کراوە شەو دیارە تاریکە ڕۆژ ڕۆشنە شەو هەموو شتێ داپۆش لە ڕۆژ شتەکان دەرەخا ئەفەرمێ تەماشای نێرومێ بکەن لە بەرابەر یەکەوە قەراریان گرتووە و هەر شتێکی تریش ئەفەرمێت لە چ لەوانەی کە ئێوە پێیان ئەزانن چ لەوانەی کە ئێوە پێیان نازانن هەمووی جفت جفت دروستکراوە دەیە فەرمێ ئەکرێ کە هەموو شتێ ئاوا دروستکراوێ بەڵام سەرنجامی ئینسان یەک جۆر بێت ئاسمان و زەوی لە بەرابەر یەکەوە مام و ڕۆژ لە بەرابەر یەکەوە شەو ڕۆژ لە بەرابەر یەکەوە و هەروە نێرومێەوە هەر مەخلوقێک بیگری جستی پیاە و ئەو شتانە لە بەرابەریەکەوە قراریان گرتووە یەک جۆر نین دوو جۆرن ئەبێ سەرنجامیش دوو جۆر بێ یەک جۆر نابێ وەختێک کە خەڵک مردن ئیتر زیین و نەکرێنەوە هەمووی سەرنجام یەک جۆر بێ کە لیان نەپرس بێتەوە و نابێ هەمووی خۆشببخت بێ یا هەمووی بەربخت ئەبێ دوو جۆر هەروە کە هەموو شتێ دوو جۆرە دەبێت سەرنجام ئینسانەکانش دوو جۆر ئەبێ بڕێ خۆشببخت بڕێ بەدەی ئەو ژیانی کردیانە لە دنیا و دەلیل و نیشانەی تری زۆری تریش هەن کە ئەمانەیان بەسن بۆ ئەوەی کە ئینسان بزانێت کە زەینی بوونەوەی دوای مردن و محاکمە و لێپرسینەوە هەیە و ئەکرێ ببێت لە بیرم شو لێرا بۆ بڵێن کە ئەفەرمێ چۆن توانی یا ئامانە دروستکە ئەو شتە جۆر جۆرانە نێرومێ شەو ڕۆژ ئاسمان و زەوی مانگ و ڕۆژ و غێری ئەوانە هەمەش ئەتوانێت کارێکە کە دوو جۆر سەرنجام ببێت